پەنجەرەی چوارەم چەند هاویت هەڵین کەس ناتوانێت برینەکانی ناوەوەت ئازارەکانی ناخت پارچەکانی ڕۆحت بەیەکەوە بلکێنێتەوە هەڵین گەر چاوەڕێی ئەوە بکەین کەسێک بێت و برینەکانمان چارە بکات زۆر سەهوین گەر پێمان وابێ کەسێک هەیە کە پارچەکانی لەشمان بۆ دەدۆزێتەوە گەر کەسێک هەبێت برینەکانمان پێکەوە بلکێنێتەوە ئەم کەسە خۆمانین تەنها خۆت دەتوانیت دەست لەسەر ئازارەکانت دابنیت چونکە تەنها خۆت دەزانیت کە برینەکانت لە کوێن تەنها خۆت دەزانیت کە ئازارەکانت لە چیەوەن تەنها خۆتیت کە دەزانی پارچەکانی ڕۆحت لە کوێ وردبوون و چۆن کۆیان کەیتەوە تەنهایت تۆ تەنهایت بە تەنها هاتوویتە دنیا بە تەنها لەدایک بوویت بە تەنها دەژیت بە تەنهایی ڕێ دەکەیت بە تەنهایی دەگریت، بە تەنهایی هەست بە شتەکان دەکەیت، بە تەنهایی عاشق دەبیت، بە تەنهایی دڵتەنگ دەبیت، بە تەنهایی قسە لەگەڵ خۆت دەکەیت، بە تەنها لە خۆت تێدەگەیت، بە تەنها دەڕۆیت، بە تەنها دەمریت. نوقتە. ناشتنم. جۆناسان سافران دەڵێت، چەندین شت هەبوون دەمویست پێی بڵێم بەڵام پێم نەگوتن چونکە دەمزانی ئازاری دەدات بۆیە لە دڵی خۆمم هێشتنەوە و لە ناخمدا ناشتنم بەمەش ڕێگەمدا ئەم شتانە لە جیاتی ئەو ئازاری من بدەن مەحاڵە. هەندێک شت هەیە ناتوانیت بیگوازیتەوە، ناتوانیت بیخەیتە ناو وشەوە، ناتوانیت دەری ببڕیت. ئامێرێک نییە تەرجومەی بکات، زمانێک نییە پێی دەرببڕێت. هەموو کەسێک ماستەی هەیە کە کەس نییە لێی تێبگات، هەموو کەسێک شتێکی هەیە کە ناتوانێت دەری ببڕێت. لەبەر ئەوە نا کە نایاوێت دەری ببڕێت، بەڵکو لەبەر ئەوەی کە کەسێک نییە لێی تێبگات. وشەکان بێ مانان لە ئاست ئەو هەستانەی کە هەن. هەستەکان خودی ڕاستەقینەن کە لە ناختدا بوونی هەیە، بەڵام وشەکان وەکو پەرداخێکی شێوە جیاواز وان کە هەستەکان بەو شێوەیە ناگوازنەوە کە هەن، بەڵکو پەرداخەکان هەستەکان دەگوازنەوە لە ناخەوە بۆ سەر زمان و دەستکاری شێوەکەی دەکەن و. دەیگۆڕن بەو شێوەیەی کە پەرتاخەکە یاخود وشەکە هەیانە. وشەکان وەکو ئەم پەرتاخانە وان. وشەکان چوارچێوە و شکڵ و شێوەیان هەیە کە ناتوانن هەستەکان وەکو خۆیان پڕ بە مانای خۆیان بگوازنەوە لە ناخی کەسێکەوە بۆ کەسێکی تر. ئەمە جگە لەوەی کە شکڵ و شێوە و تێگەیشتنی هەر کەسێک جیاوازە لە هی کەسێکی تر. واتە شکڵی هەر پەرداخێک یان شووشەیەک لای کەسێکە جۆرێکە کە هەمان وشەکە و پەرداخەکە لای کەسێکی تر جۆرێکی ترە بەمەش کاتێک کەسێک هەستێکی هەیە دەیەوێت بیگوازێتەوە سەرەتا هەستەکە بە بەرداغەکەی خۆی دەگوازێتەوە کە شێوەکەی دەگۆڕێت و پاشان کەسی بەرامبەر بە بەرداغەکەی خۆی هەستەکەی وەردەگرێت کە دووبارە شێوەی هەستەکە دەگۆڕێت و دواتر کەسی دووەم دەیخاتە هەستی خۆی. بەمەش هەستەکان کورت دەکرێنەوە و بە زۆر بە کەم دەپەستێونە ناو وشەکانەوە، کە ئەم وشانە هیچ ناتوانن پڕ بەو هەستانە بن، بەڵام بە هەر جۆرێک بێت دەپەسترێوێنە جێگەیان دەکرێنەوە بۆیە هەرگیز بە هیچ شێوەیەک مەحاڵە، ئەستەمە، کە کەسێک بە تەواوەتی لە کەسێک تێبگات کە هەستی چۆنە و چی دەگوزەرێ لە ناخیدا. کەس نامێنێتەوە. ڕۆمی دەڵێت تۆ لەم ڕێگەیەدا تەنهایت، ڕەنگە هەندێک تاوەکو شوێنێک لەگەڵت بێن، بەڵام ئەوانیش دەتوانن تەنها چەند هەنگاوێک لەگەڵت بن ئەوەی تر دەبێ بە تەنهایی ڕێ بکەیت لە کۆتاییدا کەست لەگەڵ نامێنێتەوە پڕکردنەوە بیف تاپلین دەڵێت ماندوو بووم ماندوو بووم لەوەی هێندە ئەم بۆشاییەی ناخم پڕ بکەمەوە بەو شتانەی کە پێویستم پێیان نەبووە و بەو خەڵکانەی کە حەزم پێیان نەبووە دەرد هەندێک برین هەیە لە دەستەدا نییە خەڵک ناتوانێ بیبینێ نیشانەی نییە خەڵک ناتوانێ هەستی پێ بکات کە هەتە یان نا چارەی نییە دکتۆر پێی چارە ناکرێ وەسفی نییە ناتوانیت باسی بکەیت بۆ ئەوەی خەڵک لێت تێبگات دەردێکە تەنها خۆت دەزانی چییە و تەنها خۆشت دەتوانی مامەڵەی لەگەڵ بکەیت دەردێکە کە هەتا بمێنی هەر لەگەڵت دەبێت دەردێکە هەموو دونیاش بگەڕێیت و بسوڕێیت وازت لێ ناهێنێت، هەموو شتێکیش تاقی بکەیتەوە و نەکەیتەوە هەر لە دووت دێت. ئەویش دەردی تەنهاییە، دەردی ئەوەی کە لە هەموو گەردووندا تۆ تەنهایت، بە تەنێی، کەس نییە وەک خۆت. تۆ شایەنی ئەوەیت دانیل کۆپێکی دەڵێت تۆ شایەنی ئەوەیت کە بازنەیەک یان بارودۆخێت بۆ خۆت دروست بکەیت کە تێیدا هەز بە ئاسوودەی و پاڵپشتی بکەیت تۆ شایەنی ئەوەیت کە لە بارودۆخێکدا بژیت کە هیچ تێیدا ئازار نەدرێیت لە بارودۆخێکدا کارمەتی دەربیت کە باشترین تواناکانی خۆتی تێدا دەربخەیت تەنانەت گەر خەڵکی تریش لەمە تێنەگەن تەنانەت گەر بەمە تووڕە ببن و قوبولیان نەبێت و پێشی خەمبار ببن بەڵام تۆ هەر پێویستت بەم جۆرە بازنە و سنوورانە هەیە دەبێت دایان بنیت ڕاستە ئەوانیش گرنگن و ئاساییە هەندێک جار ئەمانیش بخەیتە ناو بازنەکەوە بەڵام ڕاستیەکە ئەوەیە کە تۆ ناتوانیت ئاگاداری ئەوانی تر بیت و گرنگیان پێ بدەیت گەر تۆ خۆت پێویستیەکانت تەواو نەبن پێویست ناکات بازنە و سنوورەکانی خۆت بۆ خەڵک ڕوون بکەیتەوە پێویست ناکات بازنەکانت دەستکاری بکەیت و لەگەڵ خەڵکی بیان گونجێنیت وە پێویست بەوەش ناکات کە قبوڵبوونی بازنەکەت لە هیچ کەسێک وەربگریت. تۆ دەبێ ئەوە بزانیت کە خۆشت کەسێکی شایەنی ئەوەیت کە گرنگیت پێ بدرێت لە لایەن خۆتەوە و دەبێ باوەڕ بەمە بهێنی کە گەر کەسێک دەسەڵاتی ئەوەی هەبێ کە گرنگی بە تۆ بدات و پارێزگاری لێ بکەیت ئەو کەسە خۆتی. خۆتی. ڕەیچەل وڵچن دەڵێت، قشترین مرۆڤ کە بیناسی خۆتی، ئەو کەسەی کە وات لێ دەکات کە هەست بە قوڵترین خۆشەویستی بکەیت خۆتی، ئەو کەسەی کە لەلات دەبێت و کۆت دەکاتەوە لەو کاتانەی کە هەزار جار کەوتوویت و بردوخاش بوویت و ئەو کەسەی کە بەردەوام بیرت دەهێنێتەوە کە تۆ چەندە بەنرخیت لەم دونیایە هەر خۆتیت. برین هیچ شتێک مانای نییە ئەوەی مانا دەدات بریتیە لەوەی کە تا کاتێک لە ژیاندایت خۆتت خۆش بوێ یارمەتی خەڵکی بدەیت دەست لەسەر برینی خۆت و خەڵکی دابنێیت برینی خۆت چاک نابێ و هی خەڵکیش چاک نابێ بەڵام تەنها دەستدانان لەسەر برینی خەڵک مانای ئەوەی هەیە کە تۆ برینی ئەوان دەبینیت بەمە ئەوان هەست بەوە دەکەن کە کەسێک هەیە برینەکەیان دەبینێت هەست دەکەن کە کەسێک هەیە ئازارەکانی ئەوان دەبینێت ڕەنگە مە هیچ مانایەکی نەبێ بۆ تۆ بەڵام نازانی کە تەنام هەستە هەموو دنیا بۆ ئەوان دەهێنێت خۆشت بوێن مرۆڤە هەستیار و دڵناسکەکان جوانترین و ڕاستترین مرۆڤانێکن کە لە تەواوی ژیانتا ڕووبەڕوویان ببیتەوە و بیان بینی ئەوان هیچ شتێکت لێ ناشارنەوە لەسەر خۆیان و پێت دەڵێن گەر متمانەیان بە میهرەبانی و باشی تۆ هەبێت بەڵام لە بەرامبەردا گەر تۆ خیانەتیان لێ بکەیت یان ڕەتیان بکەیتەوە و لە نرخیان کەم بکەیتەوە دەبن بە خراپترین جۆری مرۆڤ، بەداخەوە لە ئەنجامی ئەوەدا ئەوان بە بەردەوامی ئازاری خۆیان دەدەن نەک ئازاری خەڵکی، چونکە ئازاردانی خەڵکی لە پێناسەی ئەواندا جێی نابێتەوە و وە پێچەوانەی سروشتی ئەوانە، هەوڵ دەدەن هەڵەکانیان ڕاست بکەنەوە و دووبارەیان نەکەنەوە کە پێشتر کردویانە ژیانیان پڕە لە بەرزبوونەوە و نزمبوونەوە بە بەردەوامی لە ئازاردا دەژین و هەست بە تاوانباری دەکەن لەگەڵ بارودۆخە چارەسەر نەکراوەکان و ئازار دەچێژن چونکە خەڵک بە هەڵە لەوان تێگەیشتون ئەوان ڕوحێکیان هەیە کە تواوەتەوە لە ناو ئازاردا بەمەش ناتوانن لەگەڵ ڕقدا بژین ناتوانن بژین گەر بزانن کەسێک ڕقیان لێیانە ئەم جۆرە مرۆڤانە پێویستیان بەوەیە کە بە باشترین و جوانترین شێوە عەشق و خۆشەویستیان پێ ببەخشرێت، چونکە ڕۆحیان بە بەردەوامی بریندار کراوە لە لایەن کەسانی ترەوە، سەرەڕای هەموو ئەمانەش، سەرەڕای ئەو تراژیدیایەی کە لە ژیانیاندا تێیدان، سەرەڕای ئەوەی کە ئەوان هەر بە بەردەوامی لە پێشن بۆ ئەوەی دڵیان بشکێنرێت و لەبیر بکرێن و خەڵک بە هەڵە لێیان تێبگەن، بەڵام ئەوان هەر بە میهرەبانترین و دڵسۆزترین مرۆڤ دەمێننەوە کرە تەواوی ژیانتان ناسی بێتن ئەوان فریشتەن بە باڵی شکاوەوە کە تەنها کاتێک دەتوانن بفڕن گەر کەسێک ئەوانی خۆش بوێت بیکە گەر توانای ئەوەت هەیە کەسێک دڵخۆش بکەیت کەواتە بیکە چاوەڕێی چیت ڕەنگە بەهۆی ئەمە بەهۆی ئەوەی کە دڵی خۆش دەکەیت هەست بەوە بکات کە کەسێک هەیە لەم دنیاە بیر لەو دەکاتەوە هەست بەوە بکات لەم دنیاە ئەو دەبینێ هەست بەوە بکات کە کەسێک هەیە کە ئەمیش گرینگە ڕەنگە ئەم هەستە تەواوی ژیانی بگۆڕێت زۆر هەڵەی. مرۆڤی بەهێزی دەوێت. مرۆڤی تایبەتی دەوێت. مرۆڤێکی بە جورئەتی دەوێت بۆ ئەوەی کە لەگەڵ خۆی دابنیشێت و قسە لەگەڵ کێشەکانی خۆی بکات بەربەستەکانی بەردەمی شی بکاتەوە ئەو بڕیارانەی کە دەبێ بیاندات یەکلاییان بکاتەوە توفانەکانی ناو ناخی هێمن بکاتەوە مرۆڤێکی بەجەرگی دەوێت کە هەموو ئەمانە بکات لە ناو ناخی خۆیدا کێشەکانی چارەسەر بکات بێ ئەوەی هیچ کەسێک بیهێنێتە ناو گێژاوەکەی خۆیەوە بێ ئەوەی هیچ کەسێک پێی بزانێ بێ ئەوەی ئەم تۆفانەی ناو ناخی لەسەر ڕەنگی ڕوخساریدا دەربکەون. بەڵام مرۆڤی وا زۆرن تۆ دەڵێی وا نییە؟ ئەی ئەوە نییە تۆ بە بەردەوامی لە جەنگدایت لەگەڵ خۆت؟ کەچی کەسیش ئاگادار نییە دەوروبەرت پڕە لە مرۆڤی ئاوا کە شەو و ڕۆژ دەجەنگێ لەگەڵ تۆفانی ناو ناخی، بەڵام ئێمە هەستیشی پێ ناکەین، چونکە پێت وایە گەر مرۆڤ زەردەخەنەی لەسەر لێو بوو کەواتە هیچ کێشەیەکی نییە، زۆر هەڵەی. تەنهایی و هێز تەنها بوون مانای ئەوە نییە کە بێهێزیت مانای ئەوە نییە کە کەست لەگەڵ نییە و بەمەش لاواز بیت بەڵکو تەنهایی واتە هێز واتە تۆ هێندە بەهێزیت کە پێویستت بە هیچ کەسێک نییە بۆ ئەوەی یارمەتیت بدات واتە تۆ ئەوەندە متمانەت بە خۆت هەیە کە دەتوانی بێ ئەوەی کەست لەگەڵ بێت کارەکانی خۆت بکەیت بە سەرکەوتوویی گەرمە؟ ئەحمەد شاملۆ دەڵێت، بە مردن دەمانترسێنن وەک ئەوەی کە ئێمە زیندوو بووبین. مرۆڤەکان وا بیر دەکەنەوە کە دەژین. بۆ ئەوان تەنها نیشانەی کە بزانن زیندوون، هەڵمی گەرمی هەناسەیانە کەسێ لەوی تر ناپرسێ ئەهای فڵانی لە حاڵی دڵت چ خەبەر گەرمە هێشتا چرای دڵت هەر پێیە زۆر شت زۆر شت هەیە کە دەمەوێت پێتی بڵم بەڵام ناتوانم پێتی بڵم چونکە نازانم چۆن دەری ببڕم زۆر شت هەیە دەمەوێت پێتی بڵم بەڵام ناتوانم پێتی بڵێم چونکە هەرچەندە دەزانم دەری بڕم بەڵام توانای ئەوەم نییە کە دەری ببڕم زۆر شت هەیە کە دەمەوێت پێتی بڵێم بەڵام ناتوانم پێتی بڵێم چونکە گەر پێتی بڵێم ئەترسم دڵت بشکێ زۆر شت هەیە کە دەمەوێت پێتی بڵێم بەڵام ناتوانم پێتی بڵێم چونکە دەترسم هیچ ئەو شتانەت بۆ گرینگ نەبێ کە پێتی دەڵێم زۆر شت هەیە کە دەمەوێت پێتی بڵێم بەڵام توانای ئەوەم نییە پێتی بڵێم زۆر شت هەیە کە دەمەوێت پێتی بڵێم بەڵام پێتی ناڵێم چونکە ترسم لێم تێنەگەیت زۆر شت هەیە کە دەمەوێت پێتی بڵێم بەڵام جورئەتی ئەوەم نییە کە پێتی بڵێم زۆر شت هەیە کە دەمەوێت پێتی بڵێم بەڵام هیچیانم پێ نەگوتویت زۆر شت هەیە کە دەمەوێت پێتی بڵێم زۆر شت هەیە کە دەمەوێت پێتی بڵم تەنها بە تۆ تەنحیت کەس نییە لێت تێبگات بە تەواوی کەس نییە دەستت بگرێت لەم ڕێگەیەدا کەس نییە لە هەموو کەوتنێک لە هەموو ڕێگەیەک یارمەتیت بدات بەڵام ئەمە جێگەی ترس نییە چونکە تەنایی مانای لاوازی نییە چونکە هێز و فێربوون و تێگەیشتن لە تەنیایی دایە گەر دەتەوێت بەهێز بیت تەنیا بە گەر دەتەوێت فێری ژیان بیت تەنیا بە گەر دەتەوێت بگەیت بەو شتەی کە دەتەوێت تەنیا بە هەموو نهێنیەکان لە تەنیاییدا دەردەکەون هێز ڕاز متمانە نهێنیەکە خۆ دزینەوە ئەمانە هەمووی لە تەنیاییدا خۆیان نیشان دەدەن گەر تۆ تا ئێستا نهێنیەکەت نەدۆزیوەتەوە ئەوە مانای ئەوەیە کە تەنیا نیت مانای ئەوەیە کە هێندە سەرقاڵیت کە تەنیاییت بیرچۆتەوە کە خۆیان نیشان نەداوە، لەبەر ئەوەیە کە لە تەنیایی ڕاتکردووە، لەبەر ئەوەیە کە لە تەنیایی دەترسیت. تەنیا بە، گەر دەتەوێت نهێنیی گەردوونت بۆ دەرکەوێت.